تەنها ئەم کچە شاراوەی نێو ژوورەکە نەبێت کە سۆزی بۆ ئەنارد، لە دڵدا ئەچاند، هەر بۆیە خواردنی بۆ نارد و لە دوایشدا دوو نامە، لە نامەی دووهەمدا داوای لێکردبوو کە چاوی پێ بکەوێت و چیرۆکی ژیانی بزانێ، ڕۆمێش بە ئەرکی زانی کە بە دوای وەڵامەکەدا بڕوا. زۆر باشە ڕۆمیۆ فەرموو لێرە دانیشە زۆر سپاس دەکەم کە نای خۆت بۆم نات نا من زۆر سپاس دەکەم بۆ دیاری و نامەکانت من زۆر پێی دڵخۆشم ئێستاکە هەست دەکەم کە کەسێک هەیە وەڵام دەداتەوە گوێم بۆ ئەگرێت من ناوم ئەنجێلیکا ها ئەنجلیتا من خۆشحاڵم بە ناسینت. هەروەها منیش خۆشحاڵم. دەستە زۆر زۆر گەرمە. من هەمیشە پلەی گەرمیم بەرزە هەر لەبەر ئەوەش دکتۆر تی لە ژوورەکەی خۆت دەرمەچۆ ڕۆمیۆ من لەم ژوورەدا بێزارم و هەمیشە هەست بە ناخۆشی و دڵتەنگی ئەکەم ڕۆمیۆ من هەمیشە چاودێریم ئەکردی. و هەندێک وێنەی تایبەتیشم بۆ کردیت سەیرکە. ها ئەوانە زۆر لە منە چن. بەڵێ تۆ دەست ڕەنگینی. من زۆر دڵخۆشم بەو وێنانە کە بۆت کردووم. لە هەر کاتە سەیری تۆم ئەکرد دوعام بۆ ئەکردی کە هەردەم دەم بە خەندە بیت توخوا هەردەم پێ بکەنە. ڕۆمیۆ، من بە پێکەنینی تۆ بەهێز دەبم و هیوام هەمیشە زیاد ئەبێت. لادێکەمان زۆر بچووک و بازاریشی تیا نییە، خانمەکانیشی زۆر سادەن. لەگەڵ ئەوەشدا من زۆر زۆرم خۆشەوێ. زۆر دارە سەوزەکانی و خەڵکە باشەکەیم خۆشەوێ و ئاو و هەوای سازگاری و بەڕاستی شوێنێکی خۆشە. چاوەڕێی تشتی خۆرم مەکرد چونکە لەم کاتەدا زۆر هەستم بە توانە و ئارامیان کرد جوانە چیاشی لێیە ئەنجلیتا تۆ چۆن ئەمە دزانی ڕۆمیۆ ئەم دەیە جوانە بە خەیاڵ دێتە بەرچاوم ڕۆمیۆ ڕاکات بەسەر چیمەنێکی سەوز و دڵی زۆر خۆشە و هەندێ ڕۆژیش ئەچێ لە ڕووبارەکە ماسی ئەگرێ. تۆ لەگەڵ خێزانێکی بەختەوەر و خۆشەویستدا ئەژیت. ئەنجلیتا، تۆ چۆن ئەم هەمە زانیارەی دەربارەی لادێیەکەمانت زانی؟ چونکە من چیرۆک و بەسەرهاتی زۆر زۆرم خوێندۆتەوە. من هەوڵ دەدەم خەیاڵی هەموو شتێ بکەم و هەر کاتێ بێ تاقەت بم، هەڵدەستم، ئەچم لە پەنجەرەکەوە سەیری شەقام و خەڵک ئەکەم. لە بەیانی هەموو ڕۆژێک خاتوو مادێلا هەڵدەستێت بە دروستکردنی سەموون بۆ نەخۆشەکەی بەلامدا دێت و لەگەڵ کۆتایی مانگی ئازار ماڵندەکە دەکەن بە گۆرانی بەمەش ئەزانم کە بەهار هاتووە و لە مانگی تشرینی یەکەم خەڵکان خۆیان ئەپۆشن و گەڵای دارەکان ئەوەرێت بەم جۆرەش ئەزانم کە پایز هاتووە وە کاتێ پیاوە میوە فرۆشەکە ئەبینم بە هێواشی ئەگەڕێتەوە ماڵ ئەزانم کە ئەمڕۆ زۆری نەفرۆشتووە و ئەم شەوە دڵتەنگ ئەبێت وە کاتێ بەفر ئەبارێت و شەقام و خانووەکان دائەپۆشرێت ئەزانم کە خەڵک ساڵێ بەڕێ بۆ پێشوازی لە ساڵێکی نوێ ئەکەن. بەڵام ڕۆمیۆ شتێکی جوان هەیە من زۆر زۆرم خۆش ئەوێت. هەرچەند ناتوانم خەیاڵی بکەم. بەڵام ئەم شتە چییە؟ ئاسمانی شین و پارچەیەکی بچووکی لێ ئەبینم هەست ناکەم بە گەورەی و جوانی من دەمەوێ ئاسمانی شین و هەورە سپیەکان هەمووی بە جوانی ببینم. باوەڕ ناکەم توانای وێنە کێشانم هەبێ بەڵام لە بەر دڵی تۆ وێنەی بۆ ئەکێشم ڕازیت؟ ئێی هێشتا چێشتخانەکەت پاک نەکردۆتەوە ئای منداڵێکی چەند تەمبەڵی دەی زوو بڕۆ قادرمەکان خاوێن کەوە. ئاخر پاکم کردۆتەوە. ئەی ژووری پێشەوە؟ ئەویش تەواو بووە. من دەچم خۆم ئامادە دەکەم بۆ کارکردن. بەخوا سەیرە من نازانم لەبەر چی ئەم کوڕەم خۆش ناوێ. سەیرە بۆ وا دڵخۆشە؟ ڕۆژ باش ئەنجلیت تا ئەمڕۆ پێدەچی تەندروستیت باش بی زۆر سپاس دەکەم زۆر باشە ئیتر خۆت مادوو مەکە لە بەرەوەی ئەمجارە نەخۆش نەکەوی من هەر پێم دەکرێ خزمەتت بکەم، ئەم کارە گرانە هیچی تر بە من ناکرێ. من دەمەوێ ئاسمانی شین و هەورە سپییەکان هەمووی بە جوانی ببینم. زۆر جوانە. پێویستە لەسەرم جوانتری بکەم بەڵام چۆن؟ ئا حوشەین یانی بڵێ ئێمە گورجین. ناترسین لە دەنگانە ناترسین. باشە وەرە ژوورێ. ئەوە شایەنی قسەکردن نییە. تۆ ئەڵێی هەموو ئەندامان لێرەن. مم دواکەوتی. ها داوای لێبوردنەکەم. ئێستاش ئێمە دەستکەوتەکانی ئەمڕۆمان پیشان دەدەین ئەمەش دەستکەوتنی منە. باشە ئەی تۆ؟ ئەمە دەستکەوتی منە. ئەوەت لە کوێ دەستکەوتووە؟ ئەمەم لە یەکێک لە ئەندامەکانی دەستەی دووپشک. ئۆۆ دەستی تبشکەکان شتێکی زۆر باشە ها بەڵێ. م چاریان دەکەین. زۆر خۆش لێیان ئەدەم و هەڵیان ئەدەمە ناو ئاو. ئەنجیلیۆ ئەها. ئەی تۆ کوا دەسکەوتی ئەمڕۆت. م ئەوەتا ئەمەیە. ها جا ئەوە چیە. ئەمە پڕیەتی لە گڵاو. بەڵام گورگەکان پێویستیان بە گڵاو نیە. تۆ لە دەوڵەمەندەکانی ها؟ من وەکو ئێوە مناڵێکی دەرکەوت لێرە لە ماڵی خزمێکمان دەژیم ئەوانیش هەموو ڕۆژێ لێم دەدەن. زۆر باشە گورگەکان بەس ئەمڕۆ. باشە هەروەها منیش دەڕۆم. بوەستێن من فێڵێکی زۆر باشم لایە. با بە هەموومانەوە ئەنجامی دەین. ها؟ دەی چییە؟ منداڵێکی بچووک لە ماڵی خزمەکەماندا کار دەکات لە کوورە پاککردنەوە و لەگەڵ ئێمەدا دەژی. ئێستا نهێنییەکی شاراوەی هەیە. نهێنی؟ بەڵێ، کاتێکی زۆر خۆش دەبێ. هیهیە. زۆر باشە. ئێستا باشترە لەوەکەی پێشتر. ئێستاکە بە ئاسمانی میلانۆ ئەچێ وەکو ئەیبینم. ئەوە منداڵەکەیە کە باست کرد؟ بەڵێ ئەوەتا ئەو منداڵە؟ ئەیناسی؟ جانتاکان بەردەی خۆمە. نا ئیم نا. ئاا زریان کەون زریان کەون. ڕاستە کوڕە ئەم جارەش بەیەک گەشتینەوە. ئەوە تۆی؟ بژی دەستەی گورگەکان. بژی دەستەی گورگەکان. بژی بژی بژی. ئەوە مانای چیە؟ دە باشە بیهێنەوە کەلوپەلەکانم. نا. ڕامەکە ڕاوەستا بۆم بهێنەرەوە دەنا بخۆم دەزانم چیت لێکەم ڕێنەوە بم دەرەوە نا بگرە! ئەوەت ئەگرتمەوە. زۆر باشە. ئەنجیلیۆ، ئەگەر تۆ ئازای وەرە لێرە لێم بشینەوە. دەی زوو. ئەنجیلیۆ، تۆ بۆ؟ ئەوە ئەندامێکە لە دەستەی گورگەکان. ئیتر قەت چاوت پێی ناکەوێت نەخێر ئەی هێنمەوە ئەوە چی دەکەی نەکەی ترسناکە نەکەی وەستە بووم وامزانی بەهۆی ئەمەوە ئاسمان دێتە بەر چاوت بەڵام بەڵام پێچێ بەدڵت نەبێ. ئەو مناڵە بەرەڵایانەی کە لە کۆڵان و شەقامەکاندا ئەسوڕانەوە کە لە هەژاری و برسێتیە ئەژین هەستاون بە دروست کردنی دەستەی چەتەیی و دزی و شەڕ فرۆشتن بە مناڵان ئایا ئەبێ بۆچونی ڕۆمیۆ بەرامبەریان چی بێ وە ئایا ئەتوانێ یارمەتی ئەنجێلێتا بدات